الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيده والصلاة والسلام على حبيبنا وشفيعنا محمد وعلى آله وأصحابه ومن والاه أوصيكم عباد الله نفسي الخاطئة بتقوى الله وطاعته وامتثال أوامره وكثرة مخافته قال رسول اللە صلی اللە علیه وسلم، المسلم من سلم المسلمون من لسانه و یده. سڵاو و ڕەحمەتی خوا بڕژێ بەسەرتانا ئامادەبووانی جمعە و جەماعەت وتاری ئەمڕۆ هەینی بە ناونیشانی ئاشتی و ئاسایش بەرپرسیارێتی هەموومانە مرۆڤایەتی لە یەک خێزانەوە دەستی پێکردووە زۆر بوو وا ئێستا نزیکەی هەشت ملیار ئینسان لەسەر زەویە دەژی ئەسڵ پێکەوە ژیان و ئاشتی و ئارامیە ئارامی تاک و خێزان و هۆز و کۆمەڵگا ئەگەر تاکەکان ئەرک و بەرپرسیارێتی خۆیان بە باشی جێبەجێ بکەن ژیان خۆش دەبێ و دنیا دەبێ بە بەهشت خوا نەخواستە ئەگەر لە جێگەیەک یا لە دێیەک کەسانێک نابەرپرسانە هەڵسوکەوتیان کرد مافی بەرامبەرەکانیان پێشێل کرد هاوسەنگی تێک دەچێ و ژیان دەشێوێت و دەبێ بەژان ئەم دنیاە ئەم ڕۆوە گوندێکی گەورەی لێ هاتووە بۆ وڵاتان و بۆیە وڵاتەکان وەک گەڕەک و وەک گەڕەک وان بۆ ئەو گوندە گەورە جا لەو سۆنگەیەوە بە تایبەتی دانیشتوانی ئەم شارە خۆشەویستە کە ناو نیشانی پایتەختی ئاشتی بۆ هەڵبژێراوە پارێزگای هەڵەبجە ئەم دەڤەری هەورامان و شارە زورەی لەگەڵا بێ هەر لە ڕۆژی دروستبوون و ئاوەدانکردنەوەیەوە وەک یەک خێزان مامەڵەیان لەگەڵ یەکتری کردووە جیاوازی تیرە و ئاین و لەهجە و جیاوازی کۆمەڵایەتی و ڕەگەزی نەک کاریگەری خراپیان نەبووە لەسەر پێکەوە ژیان و ئاسایش و ئارامی ئەم دەڤەر و شارە بگرە زۆر جار وەک پەلکە زێڕینەیەکی جوان لە پاش باران و ئاسمانی ساماڵ و خۆرکەوتن دەرکەوتووە. خێزان بەردی بناغەی ئەم پرۆسەی ئاشتی و ئارامی و ئاسایشەیە. هۆکاری پێشکەوتن خێزانە، لەوێوە دەستپێکا. تاک. کە تاکی باش دروست بوو خێزانی باش کە خێزانی باش دروست بوو وردە وردە شار و کۆمەڵگە و نەتەوە بەرەو باشی دەڕوا بەڵام خوا پەنامان با ئەگەر لەسەر بناغەی ڕق لە یەکتر بوونەوە و بێڕێزی بەرامبەر یەکتر و بێگوێی و هەرکەس بۆ خۆی دروست بوو دەبێتە سەرچاوی ئاڵۆزی و تێکدانی ئاسایش و ئارامی خێزانەکان و گەڕەک و شار و تیرە و هۆزەکان. هەر لەبەر ئەوەشە خوای پەروەردگار ڕوو لە کەسانی بەرپرس دەکات، ئەوانەی کەوا باڵغ و عاقڵن، ئەوانەی باوەڕدارن، دەفەرمێ، یا ایها الذین آمنوا، سەختە، سوتەمەنیەکەی مرۆڤی خراپ و بەردە، مەلایکەی بەهێزی بەسەرەوەیە، بێ ئەمری خوا ناکەن بڵێن فڵانەکەس فڕێبەنە ئەو ئاگرە، ئیمڕۆ لێرە خۆتان لەو ئاگرە پارێزن، ماڵ و مناڵتان پارێزن، کۆمەڵگاکەتان لەو ئاگرە پارێزن. بەرپرسیارەتی ئەرکی سەرشانی هەمووانە ئەرکی سەرشانی باوکە بە دەرەجە یەک سەرۆکی خێزان سەرۆکی هۆس و هەروەها پیایا بڕۆ تا سەرەوە ئەفەرمێ پیاو بەرپرسیارە بەرامبەر ژن و مناڵەکانی ژن بەرپرسیارە بەرامبەر بە مێردەکەی و ماڵەکەی و مناڵەکانی خادیم بەرپرسیارە هەمووتان بەرپرسیارن بەرپرسیارەتی بارێکی قورس و گرانە و هەڵگرتنی ئارەزوومەندانە نییە ئیجبارییە و دەبێت شانی جوامێری و پیاوەتی بدەینە بەر و بە ئەرکی سەرشانمان هەڵبسین، ئەگینا لە دنیا پێش قیامەت باجەکەی دەدەین و سزای ڕۆژی قیامەتیش تووتناو و تاڵاوێکە دەکرێت بەسەر بارە قورسەکەی دنیادا، خوا بمانپارێزێ. ئەرکی پەروەردە و پێگەیاندن و پارێزگاری ئاسایش و ئارامی خێزان و شار و کۆمەڵگا بە هیچ کەس بە تەنها ناکرێ هەڵناگیرێ ئەرکی باوکە بەر لە پەیداکردنی نان و ئاو ئەرکی باوکە پێش ژن هێنان و پاش ژن هێنان و خستنەوەی نەوە و وەچە ئەرکی دایکە پێش شووکردن و پاش شووکردن ئافرەت سەممامی ئەمانە زمانەی سەلامەتی و خۆشی خێزانە پیرۆزەی ژیانە هاوێنی پێکەوە ژیان و تۆکمەی خێزانە دایک بێت یا هاوسەر خوشک بێت یا کچ پارێزگاری و دابینکردنی ئاسایش و ئارامی تاک و خێزان و کۆمەڵگا ئەرکی قورسی سەرشانی مەلای مزگەوت و زانای میراتگری پێغەمبەرانە پێش نوێژ و ڕۆژووەکەی ئەرکی سەرشانی مامۆستای باخچە و قوتابخانە و پەیمانگا و زانکۆکانە، پێش حیساب و زمان و مێژوو کۆمپیوتەر فێرکردن ئەرکی قورسی دەزگاکانی حکوومەتە لە کەسی یەکەمەوە هەتا وەزیر و بەڕێوەبەر و پۆلیس و پاسەوان و ئاسایش و دادگا و دادوەرەکان ئەرکی سەرەکی بووە بە گرتن و سزادان و چارەسەری نەخۆشی و سەرقاڵبوون بە بواری زانستی و تکنۆلۆجییەوە کە ئەمە کاری دووهەمی حکوومەت و دەزگا بەرپرسەکانە الوقایە و خیر من العلاج خۆپاراستن لە چارەسەر مهمترە پارێزگاری و مسۆگەرکردنی ئاسایش و ئارامی تاک و خێزان و کۆمەڵگا و شار و شارۆچکەکان ئەرکی گەورە و گرانی ئەو پیاوانەیە پێیان ئەوترێ ڕیشسپی و پیاو ماقوڵ و سەرۆک تیرە و هۆز ئەمانەش تەنها سڵح و کەوتنە پێش و شاندادان و لای سەری مەجلیسەوە دانیشتن ئیشیان نییە بەڵکو خزمەتکاری و چیاماندەردان و خەمخواردن کاری گەورەی ئەوانە گومانی تیا نییە و ڕاستیەکی حەشەهەڵنەگرە دیاردەی تاوان بە هەموو جۆرەکانیەوە ڕوو لە زۆربوونە ڕۆژ لە دوای ڕۆژ پریشکی ئەو نەهامەتی و مۆتەکەیە یەخەو بەرۆکی ئێمە و شارە خۆشەویستەکەشمانی گرتووە ئێوە بە چاوی خۆتان دەبینن و بە گوێی خۆتان دەبیسن چی ڕوودەدا و چی دەگوزەرێ لەم بار و دۆخە تاڵەی قەیرانی سیاسی و ئابووری و بێکاری و بێ بازاڕیەدا زۆرێک لە لاوەکان سەرگەرمی شتانێکن کە دەتوانین بڵین هۆکاری سەرەکی ڕوودانی زۆرێک لەو تاوان و تێکدانەن کە ڕوودەدەن لەوانش یعنی ئەم ئەسبابانە هۆی ئەو نەهامەتی و تاوانانن کە لە کۆمەلگا ڕوئەدەن یەکەم دوورکەوتنەوە و پشتکردن لە خوا و لە بەرنامە و یاساکانی خوا و گوێنەدان بە بڕیارەکانی خوا و پێغەمەر وەک ئەوەی مێشێ میوانیان نەبێ بەلای ئێوە ئەم مزگەوتەی سە قەرەباڵخە و مزگەوتەکانی تریش بەڵام ئێستا بڕۆ لە هەر شوێنێک ئەبینی ئەوەندەی خەڵک لێیە وازانی کەس نوێژ ناکە باشە ئەوانە کێن ئەوانە دینیان مەزهەبیان باوکو دایکیان ئایا ئەوانە موسڵمان نین؟ ئەی بۆ گوێ نادەن بەم بانگ و بەم دەرس و دەور و جومعە و جەماعەتە؟ ئەی خەریکی چین؟ لە کوێن ئێستا ئەوانەی لە مزگەوت نین لەم کات و ساتەدا؟ ئێستا بێ بزانی لە کوێیە؟ دووهەم تێکچوونی شیرازەی خێزان و دابڕانی شعوری تاکەکان لە یەکتر خێزان پێکەوەن لە ماڵەوە ئەو پیاوێکە ئەوە ژنێکە ئەوە کوڕێکە ئەوە کچێکە ئەوە بووکێکە بە یەکەوەن لە ماڵەوە بەڵام شعوریەن ئاگایان لە یەکتری نییە مەشغوڵی مۆبایلێکە مەشغوڵی سایتێکە مەشغوڵی تەلەفزیۆن و زنجیرەیەکە ئاگای لەو نییە بانگی ئەەکەی نانی بۆ بەی ئاوی بۆ بەی ئاگای لە خۆی نییە دەرزی بەنجی لێ دراوە هەڵتەکانی خێزانەکان هەندێک لەوانەیە لە بیرتان بێ زەمانی زوو پێشکی میابارانی هەڵەبجە زۆر دوور ناڵێم لە حەفتاکانە ئێمە دانیشتین دایک و باوکمان ڕازیان بۆ گێڕاینەوە چیرۆک هەموومان سەیری دەمیمانە کرد پرسیارمان لێ ئەکرد باسی خزمایەتیان بۆ کردین ئەو ساڵەوامان کرد ئەو ساڵەوامان کرد ئیتر باسی جێگە و ڕێگە و کانیا و هەموو شوێنەکانی ئاوایی و گەڕەک و ماڵ و خزمەکانیان بۆ کردین ئێستا ئێمە شارەزای کوێین؟ کوڕی گەنج زانکۆی تەواو کرد و ئامۆزای خۆی ناناسێ کابرا دکتۆرای هێناوە بڵێ چتیرەیەکی نازانێ بڵێ دایکی دایکی ناوی چیە نازانێ ئەم لە یەکترازانە سەبەبە بۆ ئەوەی تاوان ڕووبا بۆی جەریمە ڕووبا بۆی بیدۆڕێنین بۆی لە دەستمان دەرچێ هۆکارەکەش ئامێر و دەستگاکانی مۆبایل تەلەفزیۆن ئینتەرنێت ئایپات و پلیستشن و لە لایەکی ترشەوە کەناڵەکانی ڕاگەیاندن کە هیچ چاودێریەکی خوایی و یاسایی دنیایان بەسەرەوە نییە. بەڕێزان گوێ لەم براتانە بگرن لە کوورەی ئەرزا لەم کوورەی ئەرزا سین یەک ملیار و نیو زیاترە یعنی هزار ملیۆن و 500 ملیۆن ئینسان زیاتر لە سینا ئەژی ئەو بێسەروبەریەی لە کوردستانی عێراق هەیە لە هیچ کوێ نییە بێسەروبەری لە ئەنتەرنێتە لە تەلەفزیۆنە لە سایتە لە بازاڕە لە کردنەوەی هەر شتێکە ئەوەی لە هەرێمی کوردستانێ بڕوا بکەن لە هیچ شوێنێکی دنیا نییە لە هەموو دنیا و یاسا هەیە خەڵک ئەچێتە زینا ئەچێتە قومارخانە عرق ئەخوا جگەرە ئەخوا تلیاک ئەخوا ئەوە ئەکا ئەوە ئەکا ئەوەکە بەڵام بە یاسا لەوێ ئەیکا لێرە بێ سەروبەریە کەس بۆ خۆیەتی تەلەفزیۆنێ دانێ سیدیەکی تێکە و فیشەکەی بەجێ بێ لە بڕۆ بخەوە خۆی دوایی تەواو بۆ کوژێتەوە لێرە وایە بۆیە ماڵمان وێران بوو ئینجا چۆن سەرخۆشیەکە و چۆن بەنجیەکە و چۆن تلیاکی ئەداتێ و ئەو فلیمانە خەڵک فێری ئەوەکەن نەفێری کوردایەتیانەکەن نەفێری کەسابەتیانەکەن نەفێری دینداریانەکەن نەفێری خزمایەتیانەکەن شەشەم نەبوونی یاسا یا جێبەجێ نەکردنی یاسا یاساوە گنووسرا و لە کتێبە هەیە بەڵام جێبەجێ ناکرێ لێپێچینەوە لەو کەسانەی تاوان ئەنجام دەدەن، یاساکان پێشێل دەکەن، پابەند نابن بە ئاشتی و ئارامی کۆمەڵگا تێک دەدەن، لێپێچینەوەیان لێ ناکرێ. لێرە ڕاکە فرتەوبانی بنۆک جارانەیان و لێرە ڕاکا بۆ ئەوێ لەوێ ڕاکا بۆ ئێرە لێ ڕاکا بۆ ئەولا لێ ڕاکا بۆ ئەولا ئیتر تەواو تا ماوەیە کۆ نەبێ خەڵشتەکان لە بیرە چێ یاسا حوتەم پەلەکردن ئەمە لەگەڵ ئێوەمە خەڵکینە ئەوەی لە مزگەوتە ئەوەی لە دەرەوە گوێم لێ ئەوەش دوای ئەی بینێ لە ڕێگەی ئەو ئەتەرنێتەوە ئێستا ڕاستەوخۆ ڕوا بۆ تەواوی دنیا ئەم قسە لەگەڵ ئێوەمە. پەلەکردن لە ئازادکردن و بەخشینی تاوانباردا، پێش ئەوەی کە سزای یاسایی خۆیان وەربگرن، تەکلیفکردن لە زانایانی ئیسلام و ئەو بەڕێزانەی پێگەیەکی کۆمەڵایەتییان هەیە لە کۆمەڵگادا بۆ زوو کۆتاییهێنان بە ڕووداوەکە و کارەساتەکان و خۆ قوتارکردن لە هەموو سزایەک و باجێک، کە زۆرجار کەسی یەکەمی تاوان بەرامبەر کراو کەسوکاری ئەو کەسەی کەوا زیانەکەی لێکەوتووە ستەمیان لێکرێ و بەو سڵحانە مافی مناڵی ناباڵق دەفەوتێ بە فیزی چەند کەسێک زۆر جار من دووچاری ئەمە ئەبمەوە کە سوڵحی ئەکرێ حادیسەی سەیارە بێ، تەقەی تفەنگ بێ، ئاگرکەوتنەوە بێ، هەر شتێکی تر بێ، کۆمەڵێک خەڵک کۆبنەوە پێیان ئەڵێن پیاوماخڵ، کۆمەڵایەتی، لایەنی حیزبەکان، دیارە یەک دوو مەلایش بانگ ئەکەن. مەلا ئەبێ لەوێ بە دڵی کەس و کاری جینایەتکارەکە قسە بکە ئاەت بێنیتەوە حەدیث بێنیتەوە خوا فەرمی هەر کەسی عفویکا وای لە یەکەم و هەر کەسێ بیبەخشێ وای لە یەکەم و ئەوە نە ئەجری گەورەیە و ئەوە نە ئەجری گەورەیە ئەگەر مامەسا لە دەمی دەرچێ یەک جار بڵێ ئەم سایقە سەرخۆشە و تاوانبارە لە دنیا و لە قیامەتا ئەبێ سزای خۆی وەربگرێ تا ماوی مۆرێکی ڕەشی لێدەن مەرحەباوی ناکەن مامۆسامان بۆچی هێ ناوچی وت ئەوە تاوانێکی گەورەیە ئەوە جەریمەیەکی گەورەیە زۆر سڵحکردن قەی ناش شەڕە بچیتە بینیان سڵحان بکەی بەس نابێت کێشەکە ببرێتەوە بەونەوە ئای ببرێتەوە تاوانبارەکە لە سجن نەبێ ئێمە عەفویەکەین ئیتر حکومەت حەقی خۆی کەفی خۆیت ئەویش ڕەفتی کەفیلیەکە من لێرەوە بە حکوومەت دەڵێم ئەگەر عشاعریەن کێشەکە هەلکرا ئەبێ حکوومەت حکوومەت بێ بڵێ بێ سزای یاسایی خۆی بچێژێ بەلای کەمەوە ساڵێک ئەبێ لە سجنەوە بێ ئەگەر بە سەیارە یا بە قەدەر لە دەستی دەرچوو نەفرێکی شێلا یا نەفرێکی کوشت بەلای کەمەوە اینجا ئەبێ خوێنی لێ بسێنرێ بۆ باوکی ئەو کەسە مردووە بۆ مێردەکەی ئەگەر ژنە بۆ ژنەکە ئەگەر مێردە و بۆ کەس و کارەکەی مناڵەکانی بەس ئێوە تەکلیفەکەن لەو لای شۆڵێن مەلای لاکۆڵان ئەڵێن مەلای لاکۆڵانی ماوە مارەی بڕین لای مەلای لاکۆڵان جیا نەبووینەتەوە کورە دوو بڕۆ دوو مەلات بێنە دوو پیاوی ناودار دوو شێخ و ڕێز عشرەت بێنە سڵحەکەین ئەو جەریمەیە هەمومان بەشداری ئەو جەریمەین هەمومان لەو تاوانە بەشدارین هەر ڕۆژێ سڵحەیە کرێ بە ناحەق دوای ئەوە جەریمەیەتر ڕوئەدا موسیبەتێ تر ڕوئەدا. هەشتەم زۆربوونی چەک و چەقۆ و ئاسان دەستکەوتن و بێسەروبەری لە بەکارهێنانیدا و نەبوونی یاسایەکی تۆکمە و تون دووتۆڵ بۆ پێدانی چەک وەک مۆڵەتی شۆفێری تا ئیجازەی سایقی دەرێنی زۆر زەحمەتە بێ ئەیەبێ بۆ ئیجازەی سیلاح لە ئیجازەی سایەقی ئاسانتر بێ بۆ بێ خەڵک بەبێ بەبێ مۆڵەت ئەبێ چەک لە ماڵی ئابێ باوکی پێشمەرگە بۆ خوا باوکی عفوکە نابێت چەک لەوێ بێ ئەگەری حیز بە با لە مقڕی حیزبەکەیان بێ ئەگەری حکومەتە ئەبێ لە مەشدەب بێ باوکی یەتەوە هەر وەسیە هەر وەزیفەیەکی هەیە دەمانچەکەی لێوا فرێدا مناڵەکە دەستکاریەکە ئەمە هەمووی مصیبەتن ئەمە هەمووی دەردن ئەمە هەمووی دیاردەن بۆیە بیری خۆم و ئێوەشی دەهێنمەوە کە ئەرکی هەموو لایەکمانە پارێزگاری ئاسایش و ئارامی تاک و خێزان و کۆمەلگا با خۆمان لە هەموو جۆرە تاوانێک پارێزین دوور و نزیک دەست و دەم و قەڵەم و گیرفانمان تێدا نەبێ تەنانەت بە ئاماژەیەکیش بە ئاماژەیەکیش بۆ ئەوەی بەشدار نەبین لە تێکدان و تێکدانی ئاشتی و ئارامی خێزان و کۆمەلگاکەماندا لە بەردەم خوایشدا شەرمەزار و ماڵوێران نەبین ماوەیەکە لەم شاری هەڵەبجە ڕووداوی ناخۆش ناخۆش ڕوویاندا یەک و دوان و سیان و چوار ئەوە یەکێک دوای ئەوە شتی تریش حاڵاتی تریش هەن تاوانی تریش هەن ڕوادەن لەم لا لەولا لەو بندیوارەکە لەو باخەکە لەو سنتەرەکە لەو شوێنەکە هەڵەبجە کەمترینیانە بەڵام لەوە چێ دەستێکیش هەبێ سوعی ئەم شارە بشکێنێ لەبەرەوە ئەرکی سەرشانمانە پارێزگاری بەهای شاری شەهیدان پایتەختی ئاشتی بکەین نابێ هەروە لە دەستی بدەین و بیدۆڕێنین زۆربوونی ئەو شوێنانەی کەوا تاوانی تیاکرێ وەکو قمارخانە و وەکو ئەوانە ئەوەش حاڵەتێکە نەزانم لە کوێیان وسیومە بڕۆ نێلگەرەخانە جگەرە و نێلگەرە کێشان تلیاک مادەی سڕکەر و هۆشبەر حەب حەب ئەڵێن ئەوەنە هەزار حەبمان گرت ئەوەنە هەزار شروبمان گرت هەر کەسێ دەرزیەکی مادەی سڕکە چووە گیانی یا حەبێکی خوارد ئیتر تەواو لە پیاوەتیەکەوێ لە شەرەف و کەرامەت و کوردایەتی و دینداریەکەوێت بۆیە ئەوەش نەهامەتیەکی ترە بڕۆ داوای مزگەوتێ بکە مزگەوتێ بکەرەوە گیان لە کونەلووت تەیەتە دەرەوە تا ئەوەنە ئەو هێن و ئەو بن هەر لە ئەو قاف اینجا وەزارەتەکانی تر بەڵام بڕۆ بڵێ ئالەوە نێرگە لە خانێ دانێم چایخانێ دانێم قماری تیاکەم بلیاردێ دانێم سەنتەرێ دانێم ئەوە ئەکەم ئەوە ئەکەم خۆش یەکسەر ئیمزایەکەن و ئیجازەکەی دەنێ لەوانەیە گوناحم نەگا بڵێم یارمەتیشی بدرێ بۆ بۆ ئەم حکوومەت و کاربەدەستانە دوژمنی ئەم میلەتەن دوژمنی ڕۆڵی ئەم میلەتەن ئەرێ جاران بیان وەکتان نەبوو ئەتان و لە داخی ئیسلامیەکان ئێستا خۆ خۆ نەماوە کەس نەماوە تفەنگێکی پێ بێ بەرامبەرتان هەمووی تەواو بوو هەمووی لەگەڵتانایە لە پەرلەمان لە حکوومەت لە بازار لە گەڕک ئێ باشە ئیتر هەمومان یەک میلەتین کاکە تۆ چ دینێک هەیە بە دینی خۆت من چ دینێکم هەیە بە دینی خۆم تۆ چ حیزبێکی ئەو چ حیزبێکە بەسە بێ ڕێز لە یەکتری بگرین نابێ پاشخون لە یەکتری بدەین نابێ میلەتە فەوتێنین نابێ کوڕ و کچێن میلەتە تیا بچێ بیفەوتێنین ئەمە موسیبەتە، ئەمە دەردە، ئەمە کارەساتە، ئەمە گریانی گەرەکە، ئەمە قڕپێوانی گەرەکە خەڵکینە. لەوانەیە بڵێ دوورە لە ماڵی ئێمە بەیانی دوو بەیانی یەخەی منیش دەگرێ هی تۆش دەگرێ کەسی لێ دەرناچێ کەسی لێ دەرناچێ ئەوەی حەزکا کچی خەڵک لێی بقۆمێ کچەکەی لێ قۆمێ ئەوەی حەزکا دەرگای خەڵک تەقەی لێ بدرێت تەقە لە دەرگایە درێ ئەوەی حەزکا کوڕی خەڵک مناڵی خەڵک بکوژرێ مناڵی و کوڕی ئەکوژرێ ئەمە یەقینە خی گەورە بڕیاری یاوە قبوڵی ناکا بەرپرسیارەتی قورسەرسانی هەمومان ئەبێ بیپارێزین ئێمە وەکو زانایان دوێنێ کۆبوونەوەیەکمان کرد سێ چوار سەعات دانیشتوین بە یەکەوە بۆ لێکۆڵینەوە لەم ڕووداوانەی لەم دەڤەری خۆمانە بە تایبەتی و وەیتر بڕۆ بۆ کوردستان ئەوە مەرگەساتە بۆیە لە زنجیرە وتارێکە ئینشاءڵا هۆشیاری و بە چاوڕوونی زیاتر ئەدەین بە ئێوە بەڵام ئێوەژە بێ هاوکارمان بن دەستگاکانە بێ هاوکارمان بن جەنابی دادوەر و حاکم ئاسایش و پۆلیس و پاسەوانان پیاوە ڕیشتیەکان گەنجەکان ئەبێ هاوکارمان بن زانین ئەم میلەتە بوای لاتووە بەڕێزان من لە وتارێکە لە وتارێکە لە بیرتانە کەلیمەی مەلامستەفا هاو بەدەمما لە ئەتەرنێتا ملیۆنە جنێوم پێدراوە لە لای کوڕی کورد و کچی کوردەوە ملیۆنێ جمێن بدرێ بە ئیمام و خەتیبی شاری هەڵەبجە و کوردستان لەبەرەوەی ناوی پیاوێکی بردووە جارێتر ناوی مامجەلالم برد و لە تازیەکەیان لێرە لە هەڵەبجە چەند دەقیقەیەک بەشداریم کرد حکمی کوفریان دام تۆ چۆن چۆن خیرت بەخۆتە دەی تازیێ بکەیت یعنی ئەوە ئەوە پەروەردەکردنی جیلێکە بزان بەرەو کوێ ڕوە یعنی وازانێ ئێمە وشێنمان کردو ئەم چەند ساڵە لە حەو ساڵیەوە تا ئێستا من کتێبە خوێنمەوە و یێم و ڕەفیقی عالم و پیاوی سیاسی و ئەم سەرۆسەرەکەم یعنی ئێسا بەقەو ئەم سەرگەتورە من عقلم بە هیچ ناشتێ و حەڵال و حرام لە یەک ناکەمەوە مامۆساکەی چاک تەڵقینیەکە ئەو مامۆستا ساختەچیەی لە پشتی پەردەوە دەرسی پێ ئەڵێ ئیتر حەکێ هەیە و سەر بە هەر کوێ هەیە ئەوە دەرزیە ژەهراویەکە ئەو لێدا ئەوە مصیبەت نییە ئەوەنەی جنێو لە کوردستان نادرێ لە کورەی ئەرزاوەنە جنێو نادرێ بە مردوو بەزین و بە مێزەر بە مزگەوت بە میحراب بە حزب بە عەشرەت بە شۆڕشگێڕ مردوویان زینوویان ناوی بنێن چی ئەمە بڵێن ئازادی مزگەوت نەبوایە متف لە ئازادی حڕێتی شخصی دەخوابی بڕێ ئەم دەڤەرەی ئەم لە ئازادی تایە زۆرترە دەخوا ئەم ئازادی ئەم لایش ببرێوەکو ئەو لای لێ بکە ئێمە لە ڕووی ڕاگەیاندن و بیناوە پێشکەوتوین بەس گیرفانمان خاڵیە و گەلەکەمان برسیەتی و نەخۆشە و سەرەتان و سیلەتی من بیناچی لێ بکەم بەڕێزان بەڕێزان مەڵێن مامۆستا حەشری کرد با لە باتی ئەم کەلیمە قەڵبە بە خۆمان نابچینەوە بزانین چی بکەین ئیمڕۆ لە مزگەوت ئەچیتە دەرەوە بزانە چیەکەی چی بڕیارە دەی ئەم وتارەی من ئیسیفادە و چی لێ کردبێ مناڵەکان بۆ ماڵ بەجێ هێڵن بۆ گەنجەکان شەو تا سعات یەک لەو سەرجادن بۆ وەڵی نیوەی خەتای منە نیوەی خەتای تۆیە ئەوانەی باوکن لە ماڵەوە ئێمە گرژین ئەڵێ گێوین تووڕین نایەڵین ئەوش بۆ خۆی ڕالە دەرەوە بای باڵی خۆیدا وەختێ تۆ تۆ خەوتبی ئەگەر ماڵەکە بەهشت بێ ناڕوا ئەگەر دایکەکە شەکر بێ ناڕوا ئەیەوەیەک حەزی لەکە زوو بۆی بکەی ناڕوا بەڵام بەداخەوە ماڵەکانمان کردوە بە دۆزەخ بۆیە سەر جادە و سەنتەر و نێرگەلەخانەکان و قومارخانەکان و عەرەقخانەکان بوون بە بەهەشت لای ئەوان و ئاوامان لێ هاتوە کە لێمان هاتوە کۆتایی ئەم باسە ئەبێ ئاماژەیە بکەم بەوەی لە سووریا ڕوویا هەرچەند ئەوەنە جنێویان ناوینەتێ بڕیارم ئەبوو باسی نەکەم بەڵام هەر ناکرێ لە داخی ئەو نەزان و نەفامانە لە داخی مەلای فلان و فلان بیت قسە بە مامۆسای خۆ بڵێ و بە کەسی خۆ بڵێ سەبارەت بە بارودۆخی ڕۆژاوای کوردستان ئەفرین و بردومان و هێرشەکانی تورکیا بۆ سەریان هەموو زانایان ئەم قسەمان هەیە ئەمڕۆ ئەیکەین، دەڵێین ئێمە وەک گەلی کوردی موسڵمان بە گشتی و زانایانی ئیسلام بە تایبەتی هەموو جۆرە ستەمێک ئیدانە و مەحکوم دەکەین لە هەر کەس و بەرامبەر هەر کەس بکرێ چ جای ئەوەی بەرامبەر بە پارچەیەک لە جەستەمان بەرامبەر بە هاوزمان و هاودینمان بکرێ گەلی کورد وەک هەموو گەلانی دونیا مافی خۆمانە، حەقی خۆمانە بەگژ مافە ڕەواکانی خۆمان بگەین لەسەر خاک و زێدی خۆمان. بە ئازادی بژین، ڕێز لە مافی هەموو گەلانی دونیا و دراوسێکانمان بگرین. چەندە بەگژاچوونی دین و ڕەتکردنەوەی ئیسلام و پەیامی خوا تاوانێکی گەورەیە، بە هەمان شێوە بەکارهێنانی ئاین و پەیامی خوا و پیرۆزیەکانی بۆ مەرامی سیاسی و شەخسی و مەزهەبی و نەتەوەیی تاوانێکی گەورە و قیزەونتر و چەواشەکاریە. گەلی کورد زۆر لەو وەرقە سووتاوانەی بەسەردا تاقی کراوەتەوە لە شاڵاوەکانی ئەنفالدا جینۆسایدا ئەم گەلە بە ناوی ئاەتی قورآان و سوورەتی قورآانەوە پەلاماریان داین من لە فەیسبوک دوو بابەتم بڵاو کردوەتەوە گەنجەکانە توان بی خوێندنەوە شوێنی نیە درەنگە کاتەکە ئەنا بۆ مە خوێندنەوە لە وڵاتی یەمەن لە فەلەستین، لە ئەردەن، لە سودان، لەو چوار وڵاتەوە لە ساڵی هەشتاکانە پێش کیمیاباران، حزبی بەعس خەڵکی هێنابوو، کردبوونی بە جەیش شەعبی و یارمەتی عێراق ئەدەن، هێنابوونیان بۆ هەڵەبجە و ئەم کوردستانە. پێیان وتوون ئەم کوردە بێدینن. بەڵام بەر لەوەی ئەوان بگەنە ئێرە، مکەبەرەی سەر مزگەوتەکانیان داگرتبوو، لە مزگەوتا بە مکەبەرە بانگ نەئەدرا. بۆی بڵێن وەڵی ڕاستە ئەم شارە بانگی تیا نادرێ بەڵام هاتنە بازار سەر دوکانی ئەم و دوکانی ئەو تۆ چۆن هاتووی تۆ چۆن هاتووی دوایی کەوتنە قسە لەگەڵیانە پێیان وتن کاکە میلە تێمە مسلمانە وتی ئەیکوا وتی ئەم ئەم ئەم قەزایەی ئێمەی ئەو کاتە بەقەدەر پارێزگایەکی ئێوە مزگەوتی تایە دایم قەرەباڵغن تۆ بڕۆ خۆ بکە بە مزگەوتێکە وتی ئەی بۆ وتیەوە کە بەرەکانە لا بردوین لەبەرەوە گویان لە بانگ نەبێ وابزان نێمە بێدینی بانگ نادەین بەڵام بە کوێ گەی ئەنفال بە کوێ گەی ئەوەی عفرین و تورکیا و ئەوانەش هەروابێ ئەوەش بەرامبەرمان کرا لە کەرکک و لە دووسخورمات و ئەو فتوایانەی مەذهب دای هەروابێ ناڕوا وەرەقەیەکی پوچە لەبەرەوە دڵنیاین ئەم میلەتە ڕزگاری ئەبێ ئەم میلەتە نەجاتی ئەبێ و دژمنانی ئەم میلەتە شەرمەزارە بن بەڵام بەم هەرجێ یەک لەگەڵ ئەو خوایە ڕاست بین دوو لەگەڵ یەکا تەباو ڕیز بین درۆ نەکەین لەگەڵ یەکتریا سێ ئامادە سازی بکەین و گلەی لە خەڵک نەکەین بەڕێزان ئەوەنە جمێل بە مەلا و بە چی و چی دراوە لە داخی تورکیا حکوومەتی تورکیا و ڕیسی تورکیا ئەی وەک لەی لە ئەمریکا ناکەن لە رووسای ناکەن ترامپ و پۆتین گڵۆپی سەوزیان هەڵکردووە بابێ بابێ ئەوانن بەس ئێمە درەنگ حاڵیە بین زۆر درەنگ حاڵیە بین نازانین تاوانبارکیە کێ گوڵۆ پێڵ کرد بۆ سەدام حسین کۆیت بگرێن ئایکە گرتی بۆ دوای سی یەک وڵات لیاندا ئەگەر سێ وڵات لیان باە بەر لەوەی بیگرێ دنیا بەفری ڕەش و بارانی ڕەش نەیەباری بەس ناوتیان بڕۆ بیگرن نزیکی سعودیش بەرەوە دوای سی وێک وڵات هاتن دایان لە سەدام و گرتیان و ئەویان تێکرد کە پێیان کرد من ئەڵێم با فێری جمێندان نەبین با ئەدەبمان هەبێ آخر تورکیا و ڕئیسی تورکیا و سوپای تورکیا بە من چی بە من چی ناوی هەرچی بنێ لە خۆی کارم چیە بەسەری وە ئەوەی لە هەڵەبجە و لە کوردستان نوێژەکە یعنی لە هەر شوێنێ نوێش کرا ئیتر ئێمە ئەبێ ناوی نەبین و دوژمنی بین ئەی بۆ شوعی مارکسیەکان لە ڤەنزیوە لە مزارەیە کرێ ئەمان لێرە سمێلان چەو دەکەن ئەڵێن وەختی خۆی لە رووسیا باران بۆ لە هەڵبجە چەتریان هەڵداوە ئەی مارکسیەکانی کوردستان بۆچی ئەوەی کەوا سۆشیال و مارکسی بێ لە دنیا پێیان خۆشە بەڵام من نەک تورکیا نەک ئێران نەک سعودیە خەڵکی مەکەومەدینەیش بێ زاڵم بێ بە گوێرەکەی نازانم پشتگیری ناکەم ئەبێ هەمومان وا بیر بکەینەوە ئەبێ هەمومان بە زاڵم بڵین زاڵم مجرم کوردی بێ عەرەبی بێ فارسی بێ تورکی بێ لە عشیرەتەکەی خۆمان بێ ئەبێ پێی بڵێین زاڵم، لتأمرن بالمعروف ولتنهون عن المنکر، ئەمر بە چاکە کەن و نەهی لە خراپە باشە، ئەگینا خوا زاڵمێکتان بۆ بینێ لە کۆڵتان نابێتەوە. خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ، خوا عاقیبەتمان خێر بکا، خوا ئیسڵاحی حاڵمان بکا، خوا لە هەموو ئافاتێ ڕزگارمان بکا، خوایە لە هەر شوێنێ ئینسانێ پێگیراوە بە هانای وە بچی، خوایە گەلی کوردیش لە عەفرین بە کورد و بە عەرەب و بەوانی تریشیانەوە ڕزگاریان کەی خوایە پشتی زاڵم و ستەمکاران بشکێنی خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە نەدار و هەژار و قەرزارەکان ڕزگار بکەی خوایە لە مردوەکانمان خۆشببی ئیسلاحی حاڵمان بکەی گەنجەکانمان پارێزی کوڕکسەکانمان پارێزی لە بەدڕەوشتی لە تیاچوون لە جەریمە و تاوان